ئەوا دنیا جێ ئەهێڵم لە دنیا تێ نەگەیشتم ئێستاژ ئەگەر بە تۆ بگەم تەمەنم نوێ ئەبێتەوە تۆ کەسێکی بە تۆ نەبێ دڵم بە کەس ناکرێتەوە من بمێنم یا نەمێنم مان و نەمان بە تۆوەیە هەرچی ئەبێ و چی ڕوو ئەدا لە من نییە لە تۆوەیە